کە لە قەڵاکانیان دەربچن، خۆشیان وایان دەزانی کە قەڵاکانیان دەیانپارێزێ لە سزای خوا، بۆیە سزای خوایان بۆ هات لە شوێنێکەوە کە گومانیان بۆی نەدەچوو، وە خوا ترسێکی خستە ناو دڵیانەوە کە خانووەکانی خۆیانیان وێران کرد بە دەستی خۆیان و بە دەستی ئیمانداران، ئنجا پەند وەرگرن، ئەوە بۆ خوا و پێغەمبەرە و بۆ خزمان و هەتیوان و بۆ هەژاران و ڕێبواران تا دەست بە دەستی پێ نەکرێ لە ناو دەوڵەمەندەکانتاندا و بەس و ئەوەی پێغەمبەر پێی دان وەریگرن و ئەوەی لێتانی قەدەغە کرد وازی لێ بێنن و لە خوا بترسن بێگومان خوای گەورە سبحان اللە عما یشرکون ئەوە ئەو خوایە کە بێجگە لەو پەرستراوی تر نییە پاشا و پاک و بێگەرد و ئاشتی دەر و دڵنیاکەرە وە چاودێر و پارێزگار و زاڵ و خاوەن شکۆ و شایستەی هەموو گەورەییەکە پاکی و بێگەردی بۆ خوایە لەو هاوبەشانەی کە بۆی دائەنرێ هو اللە الخالق البارئ المصور